گەیشتن بە کۆشکی دایکی فیرعەون ئەبوایە سواری بەلەم ببوومایە بۆیە لە بەلەمێکدا دانیشتم و بە سەوڵلێدەرەکانم وت، هەوڵ بدەن بەهێز و بە خێرایی سەوڵلێ بدەن و ئەگەر بەر لە داگیرسانی ئەستێرەکان من بگەێننە کۆشک زێڕتانە دەمێ. سەوڵلێدەرەکان بە جۆرێک بە خێرایی سەوڵیان لێ دا کە نووکی بەلەمەکە لە کاتی شەق کردنی ئاوەکەدا دوو دیواری لە هەر دوو لای بەلەمەکەوە دروست دەکرد و هێشتا یەکەمین ئەستێرە لە ئاسماندا ڕۆشن نەببوو کە من گەشتمە کۆشکی دایکی فرعون پێشەوەی کە باسی ئەوە بکەم کە دایکی فرعون چۆن ڕێگای چوونە ژوورەوەی دام و چیوت ئەبێ تێبینی بکەم کە ئەو دوو جار لە تەبەسەوە بۆ شاری ئاسۆ هات بەڵام لە ئاسۆ نەمایەوە چونکە ڕقی لەو شارە بوو شێوازی کوڕەکەی خۆی سەبارەت بەخوایە نوێەکەی پەسەند ناکردو ئەیوت خی نوێ هێمنی ژیانی میسری تێکداوە و خەڵکی ناڕازی کردووە بەڵام فیرعەون لەبەرئەوەی دایکی خۆی زۆر خۆشەویست هەرگیز دەمەبەدەمەی لەگەڵ دایکیدا ناکرد، نەریت وایە کە کوڕ کاتێ کە کەوتە تەمەنی پێگەیشتن بەرامبەر بە دایکی کوێر و کەڕەبێ تا ئەو ڕۆژەی کە ژن ئەهێنێ و ژنەکەی چاو و گوێ ئەکاتەوە بەڵام نەفرتیتی هاوسەری فیرعەون کە کچی ئامی کاهینی گەورەی ئاتون بوو بەبۆنەی باوکی هەوڵی کردنەوەی چاو و گوێی فیرعەونی نەئەدا چونکە ئەیزانی کە باوکی واتە کاهینی گەورە لەگەڵ تیئیدا بۆنی خوشک و برایەتی هەیە و هەر جارێ کە کاهینی گەورە چێتە کۆشکی دایکی فیرعەون بۆ ئەوەیە کە لەگەڵ تیئیدا گفت و گۆبکە هەموو پاسەوانەکانی دەرگای کۆشک ئەو کۆشکی دایکی فیرعەونی تیابوو ئەم بابەتەیان ئەزانی و تەنها فیرعەون لە شاری ئاسۆ ئاگای لەم بابەتە نەبوو تەنانەت هەندێ کەس ئەیان وت دوایین کچێ کە تی ی بووی مناڵی کاهینی گەورەیە نەک هی فیرعەون. من وای بۆ چم کە لەو ڕۆژەوە کە میسر و فیرعەون هەبووە هەندێ ڕیزپەڕی لێ دەربچێ ئەگینا دایکی فیرعەون نەریتێکی وەهای هەبووە و بۆتە خاوەن هەندێ مناڵ بەڵام خەڵکانی داهاتوو لەم بابەتە بێ ئاگان چونکە ئەوانەی کە لە هەر سەردەمێکدا لەم بابەتە ئاگادارن زانینەکەیان لەسەر کاغەز نانووسن کە لە ئایندەدا بە خەڵکی ڕابگەێنن. بەڵکو ئەم نهێنیە ئەپارێزن و کاتێک کە ئەمرن نهێنیەکەیان لە ناوەچێت و لە هەموو دەورەیەک و بە تایبەتی لەم چاخەدا وەهایە و چۆنێتی کردەوەکانی دایکی فیرعەون نانووسرێتەوە بۆ ئەوەی خەڵکی وە هەروەها پاشینانیش لێی بێ ئاگا بن بەڵام لە هەر سەردەمێکدا ئەوانی کە لە کۆشکی میسڕێژیان ئاگیان لەم بابەتە هەیە لەو ڕۆژەوە کە ئەخناتون خوای نوێی بەسەر خەڵکیدا سەپاندووە کاهینەکانی خوای کۆنەڵێن کە تەنانەت خودی ئەخناتونیش کوڕی باوکی نییە و تیئی لە سەردەمی ژیانی باوکی ئەخناتونیش هەر بەم شێوەیە ژیاوە و ئەخناتونیش بەم شێوەیە لەدایک بووە من ناوێرم ئەم پڕوپاگەندانە بسەلمێنم چونکە من باوەڕم وایە کە فیرعەون کوڕی خوایەکانە و تاج و تەختی میسڕ بریتییە لە سپاردە و خەڵاتێ کە خوایەکان بە فیرعەونی ئەبەخشن. بەڵام من لە بیرمە کە لە سەردەمی ژیانی فیرعەونی پێشووش کە هێشتا بابەتی خوای نوێ لە ئارادا نەبوو کە کاهینەکانی ئامون بە هۆی ئەو خوایە نوێیەوە ببنە دوژمنی فیرعەون ئەوترا کە ئەم مناڵە کوڕی باوکی خۆی نییە. بە هەر حاڵ لەو ڕۆژەدا لە پاژەوەی کە چوومە ژوورەوە، تیئی دایکی فیرعەون منی بانگ کردە ژوورێک کە قەفەسێکی زۆری لێ هەڵواسی بوو، لە هەر قەفەسێکدا چەند باڵندەیەک ئەبینران و هەندێکیان ئەفڕیتن. تی ئی لەو کاتەو کە کچێکی بچووک بووە، حەزی بە گرتنی باڵندەکان بووە و هەموو ڕۆژێ شیلەی لینجی درەختەکانی لە لقی دارەکانە دا بۆ ئەوەی کاتێ کە مەلەکان لە سەری دا ئەنیشن نەتوانن بفڕن و ئەویش بیانگرێت و بیانکاتە قەفەسەوە و هەتا ئەمڕۆش هەندێ جار هەر خەریکی ئەم یاریەیە. کاتێ کە چوومە ژووری تی ئیەوە ڕوانیم سەرگەرمی چنینی حەسیرێکە کە نەخشی ڕەنگاو ڕەنگی پێوەیە و بە منی وت سینۆهە بۆچی درەنگ هاتی؟ مەگەر قەرار نەبوو کە تۆ ئەمڕۆ سەرلەبەیانی بێیتە ئێرە؟ وتم کوڕەکەت هەندێ کاری پێ سپاردووبم و وتبووی کە لە دوای گەیشتنم بۆ تەبەز ئەو فرمانانەت جێبەجێ بکە و پاشان بۆ لای دایکم بچۆ و من ئەگەر ئەمڕۆ زوو بۆ ئێرە بهاتمایە ناچارەبووم کە فرمانەکانی کوڕەکەت دوابخەم و تۆ ئەزانی کە ئەم دواخستنە ناپەسەندە. تیی وتی ئایا کوڕەکەم چاک بۆتەوە یان وەکو جاران شێتە، وتم مەبەستت چییە؟ تیی وتی من وا هەست دەکەم کە ئەو هێشتا هەر شێتە، چونکە تەنها شێت بەم شێوەیە لەسەر ئاتون ئاژاوە دروست ئەکات و ئەبێتە هۆی ناڕەزایی خەڵکی. پاشان پرسی سینۆهە تۆ کە سەرقڵیشێنی پاشایەتیت بۆچی سەری ناقڵیشێنی و ئەم دێوانەییە لەسەری ناهێنیتە دەرەوە؟ وتم فیرعەون نەخۆش نیە تاوەکو سەری نەشتەری بکرێ، وە بۆ ئەوەی تی ی درێژە بە قسەکەی نەدا سەبارەت بە باری ژیانی فیرعەون و گەمەی کچەکانی و ئاسک و سەگەکانی کۆشکی پاشایەتی لە ئاسۆ و بەلەم و کەشتی لێخوڕینی سەر دەریاچەی پیرۆزی ئەو شارە و شتی تر قسەم بۆی کرد بە شێوەیەک کە تی ی بابەتی شێتی فیرعەونی فەرامۆش کرد و پاشان ڕێگەی پێدام کە من لە بەردەم کارگەی حەسیر چنینی ئەودا لەسەر زەوی دابنیشم و فەرمانی دا ئاوی جۆم بۆ بهێنن تیئی ئەیتوانی فەرمان بدا کە خزمەتکارەکانی شەرابم بۆ بهێن و ژنێکی قرچۆکیش نەبوو کە لەبەر ڕەزیلی ئاوی جۆ دەرخواردی میوانەکانی بدا بەڵام ئەو لە ڕووی ڕەچەڵەکەوە ژنێک بوو لە چینی سادەکان و باوکی بەهۆی گرتنی باڵندەکانەوە بژێوی دەزەکەوت و تیئی لەو کاتەوە حەزی بە خواردنەوەی ئاوی جۆیە و هێشتا هەر ئاوی جۆ ئەنۆشێتەوە و لەبەرئەوەی کە لە خواردنەوەی ئاوی جۆ زیادە نۆشی ئەکرد لەش و دەم و چاوی ئاوسا بوو لەو ڕووەوە کە لە ڕەچەڵەکێکی دوو ڕەگەیە گواتە باوکی سپی و دایکی ڕەش پێست بوو ئێستاش بەو شێوەیە ئاوسا بوو هەر کەسێک کە تی ئی بدیتبایە وایەزانی کە ڕەش پێستە و لە تەبەس بە جادووگەری ڕەش پێست ناویانەبرد چونکە زۆر حەزی بە جادوو بوو من هەر کاتێک کە ئەم ژنەمە بینی سەرمە سوڕما. کە چۆن ئەم ژنە توانیبووی لە گەنجێتی خۆیدا سەرنجی پیاوێکی وەکو فیرعەون ڕابکێشێ کە فیرعەون بیکاتە خوشکی خۆی و لەبەرئەوەی کە جوان نیە و بەپێچەوانەشەوە ئەمڕۆ زۆر ناشیرینە خەڵکی ئەڵێن کە بەهۆی جادوەوە فیرعەونی فریوداوە چونکە دوورە کە فیرعەونێ کچی پیاوێکی سادە کە کاری گرتنی باڵندەکانە بکاتە خوشکی خۆی. لە کاتێکدا کەتیئی ئاوی جۆیە خواردەوە لەبەر ئەوەی کە من پزیشک بووم بەبێ ڕەچاوکردن لەگەڵ مندا دووا، چونکە ژنان لەگەڵ پزیشکاندا بە ڕاشکاوی قسە ئەکەن و ئەو شتانەی کە بە خەڵکی ناڵێن لەلای پزیشک ئەیدرکێنن. دایکی فیرعەون بە منی وت سینۆهە من ئەزانم کە تۆ خوشکت نییە و دڵنیام کە هەموو شەوێ لەگەڵ ژنێکدا ڕائەبوێری، چونکە لە شاری ئاسۆ ژنی جوان زۆرە و ژنەکانی شاری ئاسۆ خۆیان بەگران ناگرن و ئامادە بن کە لەگەڵتدا کۆببنەوە من تۆ بە پیاوێکی هێمن و لەسەرخۆ ئەزانم و ئەبینم ئارامی و سنگینی تۆ بە ڕادەیەکە کە هەندێ جار ناڕحە دەبم و وا بیرەکەمەوە کە باشتر وایە دەرزیەک بەلەشتدا بکەم و بڕوانم کە چۆن هەڵەبەزیتەوە بەڵام ئەبێ بیسەلمێنم کە تۆ پیاوێکی باشی هەرچەندە کە من پێم سەیرە کە زانایەکی وەکو تۆ چ سوودێ لەم باشبوونەوەرەگرێ چونکە کەسێک کە زانایە پێویستی بە باشبوون نییە، چونکە تاقیکردنەوە بە منی سەلماندووە کە تەنها خەڵکانی نەفام و ئەو کەسانەش کە هیچ شتێکیان لەدەست نایە باشە بن، بەڵام بە دیداری تۆ خۆشحاڵەبم چونکە کاتێک کە ئەتبینم تێئەگەم کە تۆ پیاوێکی کە ئەگەر چاکەم لەگەڵ نەکەی خراپەم لەگەڵدا ناکەی بۆیەش بابەتێکت پێڵێم کە هێشتا بە هیچ پیاوێکی ترم نەوتووە و ئەویش پەیوەندی بە ئاتونەوە هەیە ئاتون من وە لە ڕاستی دا من و ئامی هێنامانە کایەوە و مەبەستی من و ئەو ئەوە بوو کە بە هۆی ئاتونەوە خوای ئامون لە ناو ببەین بۆ ئەوەی هێزی کوڕەکەم و ئێمە زیاتر بێ بەڵام من و ئامی پێشبینی ئەوەمان نەئەکرد کە ئەم بابەتەی ئاتون بەم شێوەیە گەورە بێتەوە و ببێتە هۆی ناڕەزایی گەلی میسر. لەوانەیە بزانی وە ئەگەر نەزانی زۆر ئاساییە کە ئامی لەگەڵەوەشدا کە برای من نیە بەڵام لەگەڵمدا ڕائەبوێرێ هەرچەند زۆر چارەیم ناوێ چونکە وزە و توانای جەستەیی ڕابردووی نەماوە ئەو ڕۆژەی کە ئامی خوای نوێی هێنایە کایەوە من لەو باوەڕدا نەبووم کە بە ڕادەیە کار لە کوڕەکەم بکا کە ئەو شەو ڕۆژ بیر لە ئاتون بکاتەوە بەڵام ئێستا وای لێ هاتووە و کوڕەکەم وەها خووگری ئاتون بووە کە لەو باوەڕداین شێت بووە و ئەبێ سەری بقڵێشێنین بۆ ئەوەی شێتەکەی لە کاسەی سەری بێتە دەرەوە بابەتێکی تریش کە بۆتە هۆی سەرسوڕمانی من ئەوەیە کە نەفرتیتی لەگەڵەوەشدا کە جوانە بۆچی هەر کچێ بێ کاتێک کە ژن جوان بێت پیاو بە تامەزرۆییەوە لەگەڵیدا ڕائەبوێرێ و تۆ کە پزیشکێکی ئەزانی کە کاتێک پیاو بە ئارزووە لەگەڵ نەفرتیتیدا ڕابوێرێ ئیتر ئەو نابێ کچی ببێ هەروەها نازانم بۆچی خەڵکی ڕقیان لە جادووگەرە ڕەشپێستەکانی منە لە کاتێکدا کە ئەوان چەند ژن و پیاوێکی باشن و سەری مناڵەکان لە کاتی لەدایکبووندا لە ناو سکی دایکیدا درێژەکەنەوە و لێوی خۆشیان درێژەکەن بەڵام خەڵکی نەفرتیان لەم ژن و پیاوە باشانەیە و من ناچارم ئەوان لە ژێر زەمینی خانووەکەمدا بشارمەوە، چۆنکە ئەگەر خەڵکی ئەو ڕەشانە ببینن ئەیانکوژن. من لەم جادووگەرە ڕەشپێستانە زۆر ڕازیم، چونکە شتی وام بۆ دابینەکەن کە توانای ژنێتی منی لە ڕابردوو زیاتر کردووە و من هەرچەندە لەگەڵ پیاواندا ڕائەبوێرم هێشتا هەر حەزم لە ڕابواردنە، بەڵام ئەگەر تۆ وا بیرەکەیتەوە کە لە ڕابواردن لەگەڵ ئامیدا چێژ وەرەگرم ئەوە لە هەڵەدایت و ئەگەر ئامی کاهینی گەورە لە بابەتی ئاتوندا شەریکی ئێمە و بەرژەوەندیەکانی ئێمە نەبوایە من لە خۆمم دوورە خستەوە چونکە ئەم پیاوە چیتر ناتوانێ وەکو ڕابردوو لەگەڵ ژناندا کۆب بێتەوە. تیئی قومێکی گەورەی ئاوی جۆی نۆشیەوە و پاشان وەکو ئەو ژنە کارەکەرانەی کە لە کەناری نیلدا جل و بەرگەشۆن کەوتە قاقای پێکەنین و وتی سینۆهە، ئەم ڕەشپێستانە پزیشکانێکی کارامەشن، بەڵام خەڵکی بە جادووگەریان دائەنێن، چونکە ناتوانن هەست بە هونەری ئەوان بکەن و ڕقیان لە ڕەنگی ڕەش و بۆنی لەشیانە و ئەگەر تۆ بتوانی وابکەی ڕقت لێیان نەبێتەوە و لەگەڵیاندا هەڵسوکەوت بکەی، ئەتوانی هەست بە پزیشکەکەی ئەوان بکەی بە مەرجێ نهێنیەکانی خۆیان لەلای تۆ بدرکێنن چونکە ئەوان بۆ پاراستنی نهێنیەکانی خۆیان زۆر یەکگرتون من بە پێچەوانەی خەڵکی ڕقم لە ڕەنگی لەشی ڕەش پێستەکان نیە و حەزم بە پیاوە گەنجە ڕەشەکانیان هەیە و لەزەتی ئەوان لە پیاوە گەنجە سپیەکان زیاترە و لەبەرئەوەی کە تۆ پزیشکی پێ دەڵێم کە لە گەڵ گەنجە ڕەش پێستەکاندا ڕا ئەبوێرم و پزیشکە ڕەش پێستەکان خۆیان ئەم ڕابواردنە بۆ من بە باشە زان و ئەڵێن کەیف سازت دەکات و پەژارەی ژیانت لێ دوورەکاتەوە من ئەزانم کە هەندێ لە ژنە سپیەکانی میسر وەکو ئەو کەسانی کە هەموو جۆرە خواردنێکیان خواردووە و ئیتر لەزەت لە خواردنی چەور وەرناگرن و حەز لە خواردنی سادە ئەکەن، هەندێ جار بۆ گۆڕینی چێژ وەرگرتنیان لەگەڵ پیاوە ڕەشپێستەکاندا کۆئەبنەوە، بەڵام بەسەربردنی من لەگەڵ پیاوە ڕەشەکاندا لەم جۆرە نییە، بەڵکو من بەڕاستی لەزەت لە ڕابواردنیان ئەکەم، چونکە هەستدەکەم کە ڕەشپێست زیاتر لە سپیپێست سوودی لە خۆر و ئاو و زەوی و هەوا وەرگرتووە و توانایەکی سروشتی زیاتر لە سپیپێستەکان لە لەشیدا کۆبۆتەوە، گەنجێکی سپیپێست ئەگەر لەگەڵ گەنجێکی ڕەشدا بەراورد بکرێ وەکو زستان وایە کە لە تەنیشت هاوینەوە بێ، لە زستاندا ڕۆژی گەرم زۆرە بەڵام هەرگیز گەرمی ڕۆژەکانی هاوینی نییە و، وەکو هاوین مرۆڤ بەهۆی گەرمی خۆر و ئاوو هەواوە توشی سستی نابێ منیش کاتێک کە لەگەڵ گەنجێکی ڕەشدا کۆ ئەبمەوە ڕازی ئەبم و ئێستاش کە ئەم قسەیە بە تۆ ئەڵێم ترسم لە درکاندنی نیە چونکە تۆ پیاوێکی پزیشکی و ڕاهاتوی کە نهێنیەکانی خەڵکی بپارێزی و ئەگەر ئەم جارە نهێنیەکانی من بدرکێنی من نکۆڵی لێکەم و ئەڵێم درۆکە چونکە لێرەدا کەس گوێی لە قسەکانمان نیە کە دوایی بتوانی ڕاستی وتەکانت بسەلمێنی. بەڵام ئەگەر خەڵکی لە دەمی تۆ ببیستن کە من لەگەڵ گەنجە ڕەشپێستەکاندا ڕائەبوێرم بەرامبەر بە من زیاتر لە ڕابردوو ڕەشبین نابن چونکە خەڵکی ئەوەندە بە خراپە باسی منەکەن کە ئەم خراپ لێوتنە نوێی تۆ بێ بایەخ دێتە بەر چاویان سەرەڕای ئەمانەش باشتر وایە کە تۆ ئەم بابەتە بە کەس نەڵێیت و منیش لەو باوەڕدام کە کەس لێتی نابیستێ چونکە تۆ پیاوێکی باشیت و بە پێچەوانەی تۆ من ژنێکی خراپم. پاشان دایکی فیرعەون بێدەنگ بوو قومێ ئاوی جۆی هەڵقوڕاند و خەریکی چنینی حەسیرە ڕەنگاو ڕەنگەکەی خۆی بووە و منیش ئەم ڕوانیە دەستەکانی و ورد بوومەوە کە چۆن بەنی حەسیرەکان پێکەوە گرێ ئەدا. لە پاش کەمێ چنین دایکی فیرعەون وتی سینۆهە لەبەرەوەی کە تۆ پیاوێکی باشیت ئەبێ پێت بڵێم کە مرۆڤ بە باشبوون ناگاتە هیچ شوێنێ و لەم دنیادا تەنها شتێ کە بایەخی هەیە و مرۆڤ ئەگەێنێتە هەموو شتێ دەسەڵاتە تەنانەت زێڕ و پارەش بەبێ دەسەڵات کەم نرخە و تۆ بینیت کە ئامونی خوای کۆن لەگەڵەوەشدا کە زێڕ و پارێکی زۆری هەبوو لەبەر نەبوونی هێز دۆڕا و لەناوچوو بەڵام ئەوانەی کە وەکو کوڕەکەی من یەکسەر لەسەر تەختی پاشایەتیەوە ڕاست ئەبنەوە نرخی دەسەڵات نازان و تەنها کەسانێکی وەکو من کە لەسەر خاک هاتونەتە دنیاوە ئەزانن کە دەسەڵات چەند بە بایەخە من بۆ دەستکەوتنی دەسەڵات لە هیچ کارێک سڵم نەکردۆتەوە مەبەستیشم ئەوە بووە و ئەوەش ئەبێت کە لە دوای من پێکهاتەی خوێن و گۆشت و ئێسقانەکانم واتە مناڵەکانم لە میسردا پاشایەتی بکەن و هەتا جیهان ئەمێنێ و هەڕەمەکان هەن هەر ئەوان فیرعەونی میسر بن لەوانەیە و کارانی کە من بۆ پاراستنی دەسەڵات کردومە لە دیدی خویەکانی میسر شایانی سزابێ بەڵام چیت لێ بشارمەوە لەو کاتەوە کە بینیم چۆن بە ئاسانی ئەتوانرێ خویەک سەرنگون بکرێ خویەکی تر لە جیاتی ئەو دابنرێ باوەڕم بەرامبەر بە خویەکانی میسر سست بوە و وا بیرەکەمەوە کە ئەوان دەسەڵاتیان نییە بەڵکو دەسەڵاتی فیرعەون لە توانای خویەکان زیاترە. هەروەها من تاقیم کردۆتەوە کە لەم دنیایەدا کردەوەی چاک و خراپ بوونی نییە و چاکە و خراپە شتێکی خەیاڵیە و باش یان خراپ بوونی کردەوەکانمان بە سەرکەوتن و سەرنەکەوتنی ئێمەوە بەندە ئەگەر تۆ ناڕەواترین کارەکانیش بکەیت و لەگەڵەوەشدا سەرکەوتن بەدەست بهێنی هەمووان ئەڵێن کارەکەت باش بوو بەڵام ئەگەر چاکترین کاریش بکەیت و نەتوانی سەربکەوی پێت ئەڵێن خراپت کردووە. لەگەڵ ئەم وەسفانەشدا هەندێ جار کە بیر لەوە ئەکەمەوە کە بۆ پاراستن و فراوانکردنی دەسڵات تووشی چ جۆرە کردارێک بوومە، هەڵەلەرزێم و ئەترسێم و لەوانەیە ترسی من هی ئەوە بێ کە ژنم، چونکە ژن هەرچەندە بەهێز و بێ بەزەیی بێ، بەڵام لە ناخەوە کەمێ پڕ و پووچپەرستە. یەکێک لەو شتانەی کە من هەراسان ئەکا ئەوەیە کە هەر جارێ نەفرتیتی شاژنی میسر و هاوسەری کوڕەکەم ئەزێت، ئەبینم مناڵی کچی ئەبێ، من بۆ ئەوەی کە کوڕی بێت داوای یارمەتیم لە هەموو جادووگەرە ڕەشپێستەکان کردووە و هەر جارێک کە دوو گیانە بێ دڵم بەوە خۆشەکەم کە ئەم جارە ئیتر کوڕی ئەبێ بەڵام کاتێک کە مناڵەکە لە دایگە بێ وەزعی من وەکو یەکێک وایە کە لاشەی پشیلەیەک لە ژوورەکەی خۆیەوە هەڵبگرێ و بیبات فڕێی بداتە ناو نیلەوە و کاتێک کە ئەگەڕێتەوە ماڵ ئەبینێ لاشەکە هەر لەوێیە و من وا هەست دەکەم کە نەفرەتم لێکراوە، ئەگەر نا نەفرتیتی هەموو جارێ هەر کچی نەئەبوو. لە کاتێکدا کە دایکی فیرعەون قسەیەکرد من خەریکی تەماشاکردنی حەسیر چنینەکەی بووم و لە ناکاودا ڕوانیم ئەو گرێیانەی کە ئەو لە حەسیرەکەیەدا ئەو گرێیانەن کە بە گرێی پەڕەسێلکە بازان ناسراو بوو ئەم گرێیانە جۆرە داوێکیان لێ دروزەکرد و ئەو داوە تایبەتە بەو کەسانەی کە ڕاهێنەری باڵندەکان و پەلەوەرەکان ڕاوەکەن و ماڵیانەکەن. چنینی پەڕەسێلکەبازان لە میسری خواروو بەناوبانگ بوو، ئەو شتەی کە بووە هۆی ئەوەی کە گرێی حەسیرەکەی دایکی فیرعەون سەرنجی من ڕابکێشێ ئەوە بوو کە من هاتەوە یادم کە ئەو سەبەتەی من لە ناویدا بە ئاراستەی ئاوەکە بەسەر نیلەوە ئەڕۆشتم و زڕدایکەکەم ئەو سەبەتەی لە ئاوەکە گرتبۆوە گرێی پەڕەسێلکە بازانی پێوە بوو. لە سەرەتای ئەم پەڕتووکەدا باسم کرد کە زڕدایکەکەم کە ئەوم بە دایکی ڕاستەقینەی خۆم ئەزانی، لە دوای ئەوەی کە منی لە سەبەتەکە دەرهێنا ئەو سەبەتەی ڕاگرت و من لە هەموو کاتی مناڵیمدا ئەو سەبەتەیەم ئەبینی و ئەم ڕوانیە وردەکاریەکانی و ئەمزانی کە ئەو گرێیانەی لە کاتی چنین لە سەبەتەکە دراوە گرێی پەڕەسێلکە بازان بوو لەو شەوەدا کاتێک کە ڕوانیم دایکی فیرعەون گرێی پەڕەسێلکە بازان لە حەسیرەکەیەدا ڕئچڵەکیم و بیرێکی سەیر بە مێشکمدا تێپەڕی و ئەم هزرە ئەوەندە سەرسوڕهێنەر بوو کە ئێستا ناتوانم بیڵێم بەڵام ئەوە ئەزانم کە چنینی پەڕەسێلکە بازان لە میسری خوار و باوە نەک لە میسری سەر و ئەو سەبەتەی کە منی تێدا بووم لە تەبەس واتە میسری سەر و لە ئاو گیرابووەوە میسری خوار و لە بەشی خوارەوەی ئاراستەی نیلەوە بوو ئاو لە میسری سەروە ئەهات و ئەگەیشتە میسری خوار و ئاشکراشە سەبەتێک کە کەوتبێتە سەر ئاوی نیلەوە بە پێچەوانەی ڕەوتی ئاوەکە ناڕوا، بەڵام لەگەڵ ئەو بیرکردنەوەیەشدا زانیم کە باوکی تیئی، پەڕەسێلکەباز، واتە ڕاهێنەری باڵندەکان بووە و کچەکەی کە ئێستا حەسیرەچنێت لە باوکییەوە فێری گرێی پەڕەسێلکەبازان بووە. بەڵام سەیر ئەوەیە کە چۆن سەبەتەیەک کە لە میسری خواروو چنراوە گەیشتۆتە دەبەس. تیئی نەیهێشت لەسەر بیرکردنەوەکەم لەم بارەیەوە بەردەوام بم وتی سینۆهە، کاتێک کە من لە کردەوەکانی خۆم ئەدوێم تۆ لەوانەیە من سەرزەنشت بکەی و بڵێیت ژنێکی دڵڕەشم بەڵام وا باشە کەمێک وەزعی من بهێنیتە بەرچاو بۆ ئەوەی بزانی کە من ناچار بووم دەست لەم توندوتیژیە وەربدەم چونکە کاتێک کە کچی پیاوێکی ڕاهێنەری باڵندەکان بێتە ناو کۆشکی فیرعەونەوە پاراستنی دەسەڵات بەلایەوە زۆر سەخت دەبێ چونکە هیچ هێزێکی مادی و مەعنەوی جگە لە سەرنجدانی فیرعەون پارێزگاری لەو ناکات و دوژمنەکانی ئەو کە هەموو ئەندامانی حەرەم و دەربار ئەگرێتەوە چاوەڕوانن کە لە هەر دەرفەتێکدا چزوی خۆیان بە لەشیدا بکەن و لە بەرچاوی فیرعەونی بخەن و لەبەرەوەی کە تاکە ئامرازی پاراستنی دەسەڵاتی من ئەوە بوو کە نەهێڵم ئەڤینی فیرعەون بەرامبەر بە من لەناو بچێ هانام بۆ جادووگەرە ڕەش پێستەکان برد و ئەوان شتی وایان فێر کردم کە توانیم فیرعەون دڵبەستەی خۆم بکەم و فیرعەون بۆی دەرکەوت کە ڕابواردن لەگەڵ هیچ یەکێک لە ژنەکانی حەرەم بەقەدەر هاوسەرێتی من لەزەتی نییە من لە پاژەوەی کە بەهۆی جادووگەریەوە فیرعەونم فریودا هەوڵمدا کە بە سوود وەرگتن لە دەسەڵاتی فیرعەون و ئەو ڕێزش کە هەمبوو ناحەزان و نەیارانی خۆم لەناو ببەم، شەو ڕۆژ کاری من ئەوە بوو کە پیلانی دوژمنان لە دژی خۆم پووچەڵ بکەمەوە و ئەو داوانە بپسێنم کە لە سەرەڕێی من دایان ئەنا و تۆڵەش لەوانە بکەمەوە کە نەمەتوانی بیانکەمە دۆستی خۆم. یەکێک لە کارەکانی من ئەوە بوو کە نەهێڵم هیچ یەکێک لە ژنەکانی حەرەم لە پێش منەوە کوڕیان ببێت و تۆ نازانی کە بۆ ئەم کارە چەند زەحمەتم کێشاوە و زێڕم داوە و لەگەڵ ئەوەشدا کە هەوڵمە دا دووگیان بم، بەڵام نەئەبووم و لەبری ئەوە ژنەکانی تر دووگیان ئەبوون و هەر کاتێک کە ژنێ سکی ئەبوو، تا ئەو ڕۆژەی کە من مناڵەکەیم بە ئارەزووی خۆم هەڵەبژارد، یەک ڕۆژیش ئاسوودە نەئەبووم و تۆ لەبەرئەوەی کە پزیشکێکی لەوانەیە بزانی کە من چۆن ئەو کوڕانەی کە لەدایکگەبوون ئەمکردن بە کچ، بەڵام بۆ ئەم کارە ئەبوایە کۆمەڵێکی زۆر لە خزمەتکارەکانی حەرەمم. هاوکدەستی خۆم بکردایە و بەر لە تۆ پیاوێک سەرقلیشێنی پاشایەتی بوو کە ماوەیەک ئەبێ مردووە و ئەو پیاوە بۆ گۆڕینی کوڕەکان بۆ کچ هاوکاری منیە کرد تا لە کۆتاییدا کاتێک فیر ئەوەن پیر بوو نەوازشەکانی من زیاتر هێزی ئەویشیە کردەوە بوومە خاوەن کوڕێک کە ئێستا فیر ئەونە بەڵام ئەم فیر ئەونە تەنها چەند کچێکی هەیە و کوڕی نییە کە جێگەی بگرێتەوە و ئەی سینۆها ئەمانم بۆیە وت کە تۆ بزانی من ژنێکی بە توانا و شایستەم و بە کارامەیی توانیم دەسەڵاتی خۆم بپارێزم و پەرەی پێ بدەم و ئەگەر من لێوەشاوەیی خۆم بەکار نەخستبایە ئەمڕۆ لەسەر تەختی پاشایەتی میسر فیرعەونێکی تر جگە لە کوڕەکەی من دەئانیشت وتم تی ئی منە زانم کە لێهاتووی تۆ چەندەیە چونکە ئاسەواری کارامەیی تۆم لە شوێنی تریش بینیوە و ئەبینم کە گرێی پەڕەسێلکەبازان لێ ئەدەی کاتێتی ئێم قسەی بیست بە چاوەکانی کە بەهۆی خواردنەوەی ئاوی جۆ سوور بووەوە لە منی ڕوانیوتی سینۆها مەگەر خەڵکی لە نهێنیەکانی من ئاگادارن یان تۆ خۆشت جادوگەری و لە نهێنیەکانی من بە ئاگای وتم من جادوگەر نیم بەڵام ئەزانم کە هیچ شتێ لە خەڵکی شاراوە نیە و خەڵکی لە هەموو شتێ بە ئاگابنەوە چونکە لە کاتی شەودا کە تۆ وا ئەزانی کەس بێدار نییە و کردەوەکانت نابینێ ئەستێرەکان و مانگ بەخەبەرن و ئەتبینن و باش کە لە نزیک تۆ هەڵەکە تێ ئەگا کە چی ئەکەیت و تۆ ئەتوانی دەمی خەڵکی بگری بەڵام ناتوانی زوبانی با بگری و ناتوانی بەربەستێ دابنێی کە ئەستێرەکان نەتبینن بەڵام لەبەرئەوەی کەتی ئیلم و تێ توڕە بوو من بابەتی قسەکردنەکەم گۆڕی وتم، ئەم حەسیرەی کە تۆ ئەیچنی زۆر جوانە و حەزەکەم حەسیرێکی وەهام هەبێ. دایکی فیرعەون وتی کاتێک ئەم حەسیرە تەواو بوو ئەیدەمە تۆ، بەڵام تۆ لە بری ئەوە چی ئەدەیتە من؟ وتم من لە جیاتی ئەوە زوبانمت ئەدەمێ. ئەو پرسی چۆن زوبانت ئەدەیتە من؟ وتم ئایا تۆ نازانی مانای ئەم وتەیە چییە؟ مانای ئەوەیە کە من زوبانم ڕائەگرم و دژی تۆ هیچ شتێ بە سەر زمانمدا ناهێنم. دایکی فیرعەون کە بە هۆی نۆشینەوەی ئاوی جۆمەز ببووتی ئەم دیارە کە تۆ ئەتەوێ بیدەی بە من هیچ بایەخێکی بۆ من نییە چونکە دیارەکە کە پەیوەندی بەمنەوە هەیە وتم چۆن ئەم هەدیە پەیوەندی بە تۆ هەیە وتی نەک تەنها هەر زبانت بەڵکو دەستی تۆش هی منە و منەتوانم بڵێم زبانت ببڕنەوە و بیهێنە لای من بۆ ئەوەی نەتوانی لەمە بەدوا بەخراپە باسی من بکەیت و دەستەکانت ببڕنەوە بۆ ئەوەی نەتوانی لەمە بەدوا نهێنیەکانی من بنووسی و بۆ ئەوانەی ئایندەی بهێڵیتەوە کە ئەوان من بناسن وتم تی ئی تۆ ئەم شەو زۆرت خواردۆتەوە بۆیە هەندێ شت دەڵێیت کە نابێ بوترێ و باشتر وایە واز لە خواردنەوەی ئاوی جۆ بهێنی و بنووی بۆی نوستن ئاسەواری مەستەکەت لە ناو ببە ئەگەر نا لەوانەیە شتی وەکو ئەسپی ئاوی لێرەدا ببینی بەڵام لەگەڵ ئەوشدا کە تۆ مەستی من لەبەرەوەی کە هۆشیارم پێ دەڵێم کە ئامادەم زمانی خۆمت بدەمێ واتە نهێنیەکانت نەدرکێنم بەو مەرجەی کە تۆش ئەم حەسیرەم لە دوای تەواوبوون بدەیتێ دایکی فرعون پێکەنی وتی سینوها ئەگەر یەکێکی تر جگە لە تۆ ئەم قسانەی بە من بوتبایە نەمەهێشت کە بە زیندوی لێرە بڕاتە دەرەوە بەڵام لەبەرەوەی کە تۆ پزیشکێکی و ئەزانم کە پارێزەری نهێنیەکانی من و کوڕەکەمی هەوڵی کوشتنت نادەم و کە حەسیرەکەم تەواو کرد ئەیدەمە تۆ من خواحافیزیم لە دایکی فیرعەون کرد و لە کۆشک هاتمە دەرەوە و سواری کەشتی بووم کە بۆ لای مەرید بگەڕێمەوە و کاتێک کە بەسەر نیلدا تێپەڕیم ئەو شەوم هێنایەویات کە مناڵێکی تازە لە دایک بویان لە سەبەتەیەک نابوو بە ئاوی نیلیان سپاردبوو ئەو سەبەتەیە گرێی وەهای پێوە بوو کە تەنها پەڕەسێلکە بازان ئەتوانن ئەو گریانە لێبدەن. من ئەمەویست نهێنی ئەو مناڵە بزانم کە ئێستا پیاوێکی تەواو و ناوی سینۆ هەیە بەڵام ئەترسام چونکە هەرچەندە زانینی مرۆڤ بەرامبەر بە نەزانراوەکان زیاتر بێت پەژارەی زیاترەبێت و من نەمەویست خەمەکانم زیاد بکا.